لەگەڵ هەڵاتنی گزنگی ڕۆژێکی نوێ و لە دەستپێکی بەرنمەکانی دەنگی یەگرتوودا ڕۆژانە بەرنامی نۆژین پێشکەشەکرێ بەرنامی نۆژین لە دوو توێی بڕگە و بابەتەکانیدا گرنگی بە گەشەپێدانی مرۆیی و مامەڵەکردنی سەردەمیانە و کاراکردنی توانە شاراوەکانی مرۆڤ و ئەتەکێتی ڕۆژانەدا بەرنامی نۆژین چ کاتێک یارمەتیدان ناڕاستە؟ کاتێک کە تۆ ڕێگا دەی بە کەسێک بە ناوی هاودەردیەوە کەم کەم پشت بە تۆ ببەستێ ئیدی بە تەواوی پشت بە تۆ دەبەستێ نەک بەخۆی بۆیە کردارەکەت لە بری ئەوەی دڵسۆزی بێ وەکو جۆرە ناچاریەکی لێدێ بۆ ئەو کەسە لەم کاتەدا تۆی هێزی خۆت سەپاندووە هەڵبەتە دیاریکردنی ئەم کردارە زۆر کێشەیە، هەندێک جار تەنانەت تۆ خۆت ئەوە نازانی کە خەریکە هێز دەسەپێنیت، بەڕاستی وا دەزانی هەموو هەوڵێکی خۆت دەدەی تاوەکو یارمەتی کەسێکی دیکە بدەی، بەڵام ئاگاداربە کارەکەت لە ئاستێکدا نەبێت کە بەهاداری خۆت بسەلمێنی، چونکە تۆ چەند ڕێگا ئەدەی کە خەڵکی دەسەڵاتەکانی خۆیان بەدەستەوە بدەن بەدەستەوە، بەو ڕادەیەش ڕێگەت داوە هێزت پێ ببەخشن، ئەم کارەش هەستێکی بەنرخبوونت پێ دەبەخشێ. لە بنەڕەتدا ئامانجەکە بەخشینی هێزە بە لاواز نەک لاوازترکردنی. ئەڵێن بەرنامەی یارمەتیدانی هەندێک لە وڵاتەکانیش بەم شێوازەیە ئەوانە لاوازەکان لاوازتر دەکەن بەرنامەکانی دەوڵەت ناتوانن بە ئاراستەیەک بن بۆ ئەوەی لاوازەکان پشت بە تواناکانی خۆیان ببەستن. ئەگەر بەرنامەی یارمەتییەکانی دەوڵەتەکان سنوورێکی هەبووایە بێگومان ئەو یارمەتییە سوودێکی باشی دەبوو، چونکە یارمەتییەکە کاتێک دەبوو کە خەڵک پێویستیان بووایە. بە مانایەکی دیکە دەبێ یارمەتییەکان بۆ ئەوە بێ کە خەڵکی فێری پشت بەستن بە خۆیان ببن نەک بۆ ئەوەی وەکوو مناڵێکی ساوا بەردەوام چاویان لە دەستی یارمەتی بێ. دەبێ خەڵکی فێری ماسی گرتن بکرێن نەک ماسی خواردن. هەندێک لە دەوڵەتەکان پێی بەوابن کە یارمەتیدانی بەردەوام هێزی زیاتر دەبەخشێ بە دەوڵەت هەر لەبەرەوەیە تاوکو بۆیان دەکرێ یارمەتی خەڵکیەدەن چونکە هەرچی دەوڵەت زیاتر یارمەتی خەڵک بدا خەڵکیش زیاتر پشتیان بە دەوڵەت بەهێزە تاوەکو بەخۆیان ئەگەر ئەتەوێ بزانی بەو کارەی کە ئەنجامی ئەدەی یارمەتی دەدەی یان زیانی پێ دەگەیەنی سەیر کە و بزانە ئایا ئەو کەسانەی کە تۆ یارمەتیان دەدەی لە ئەنجامی ئەم یارمەتیەوە بارودۆخێکی باشتریان بۆ دروست دەبێ یان لەوەی کە هەن خراپتر دەبن ئایا تۆ ئەوانت گەورەتر کرد یان بچووکتر بە تواناترت کردن یان لاوازتر کامڵ بوونی کۆمەڵگەیەک لەسەر ئەو بنەمایە هەڵدەسەنگێنرێ کە ئەو کۆمەڵگەیە چ جۆرە هەڵسوکەوتێک دەکا لەگەڵ چینە هەژار و بێبەشەکان و لە ئەنجامی هەر یارمەتیەک کە ببێتە هۆی وەرگرتنەوەی دەسەڵات و هێز لەو کەسە خۆت لابدە چونکە یارمەتێکی لەو شێوەیە دەبێتە هۆی زیاتربوونی وابەستەبوونی ئەو کەسە بە تۆ گەورەترین خەڵات کە دەتوانی بیدەی بە کەسێکەوەیە کە هێز و توانای پێ ببەخشی تاوەکو پێویستی بە تۆ نەبێت. ئەگەر ئەنجامی هەر کارێک بۆ هەر کەسێک لە هەر شوێنێکی دنیا بەدەست بێ بۆ ئێوەش هەمان چەشنەبێ ئەگەر بتەوێ سەرکەوتوبی تەنها بەسە ڕێگایەک بۆ نوێگەری وەکو ئەوانەی پێشتر سەرکەوتوو بوون بدۆزیتەوە. دەستەوەژنۆ دانیشتن و دەست بەکار نەبوون و خۆ بەدەستەوەدان خراپترین کارەساتێکن کە لە ژیانی مرۆڤدا ڕوەدەن وردە وردە متمانی کەسەکە لە بین دەچێ و پرتە و ئومێد و تروسکایی کەسەکە بۆ ژیان کەم دەبێتەوە. یەکێک لە خەسڵەتەکانی ڕێبەرە مەزنەکان و کەسانی سەرکەوتوو و هاوبەشە چونکە وا بیرەکەنەوە دنیای خۆیان خودی خۆیان دروستی دەکەن جارجار ئەم دەستەواژەیان لێ دەبیستی کە دەڵێن بەرپرسیارەتی لای منە یان خۆم بە ئاگام کەسانی سەرکەوتوو بڕوایان وایە هەرچی بێتە پێش چاک یان خراپ خۆیان فەراهەمیان هێناوە ئەگەر کارێکیش نەگاتە ئەنجام بیرکردنەوەی خۆیان هۆکارەکەی بووە ئەگەر بڕوات نییە بەوەی جیهانەکەی خۆت بەدەستی خۆت چ لە ڕێگەی سەرکەوتن چ لە ڕێگەی شکستەوە خودی خۆت بەدی دەهێنی ناچار دەبیتە قۆچی قوربانی کارەسات و ئەمەش ڕووداوێکی حەتمیە ڕوەدا واتە ورەی خۆت لە دەست دەدەی دووچاری کاردانەوابی ئەگەر من خاوەنی بیروباوەڕێکی لەو جۆرە بم کۆڵوبارم کۆدەکەمەوە و دەگەڕێم بەدوای فەرهەنگ و دنیا و ئەستێرەیەکی دیکەدا، بەڵام ئەگەر من دەرەنجامی وزە دەرەکیەکانی ڕووداو بم، چ پێویست دەکا کە لێرە بم؟ ئاستی بەرپرسیارەتی یەکێکە لە باشترین پێوەرەکانی توانایی و پێگەیشتنی کەسێتی. ئەگەر بڕوات بە شکست نییە و بزانیت حەتمەن دەگەیتە ئاکامی خوازراو، هێندە بەسە بچیتە ئاستی بەرپرسارەتی و بزانی کە شتێک لە دەست نایەت و هەموو شتێک بەدەست دێنیت. ئەوانەی دەچنە ئاستی بەرپرسارەتییەوە بەهێزن، ئەوانەی کە ناچن، بەرەو هەڵدێرە چن. کەسێک کە لە دنیادا هیوادارە هەرگیز ناومێدی مەکە ئەکرێ هیوا تاکە دارایی ئەو بێت لە ژیاندا. ئێمە ناتوانین کاری گەورە لەسەر ئەم هەسارە خاکی ئەنجام بدەین بەڵام خۆ دەتوانین کاری بچووک بە عشقی گەورەوە ئەنجام بدەین دنیا ئاوێنەیەکە کە وێنەدانەوەی ڕوخساری بەردەمی نیشانەداتەوە بۆ دروستکردنی دنیایەکی باش دەبێ بەرژەوەندێ باشەکان بخەینە کار وەکو عاشق چۆن دەتوانین بە بەرژەوەندیەکانی وەکو توڕەیی و نەفرەت و هەلپەرستی و چاوچنۆکیەوە دنیایەکی باش بخوڵقێنین؟ وەرن با جیهان بە خراپە نەسپێرین. ئەڵێن والیی شارێک نامەیەکی بۆ حاکمی وڵاتەکەی نارد و تیایدا نووسی بورجی حەساری شار ڕووخاوە بۆ پارێزگاری لە گیانی هاوڵاتیان و ئاسایشی ناوچەکە پێویستە لە گەنجینە ڕێژەیەک بفەرمووی تا کاری نۆژەنکردنەوە بە خێرایی دەست پێ بکەین. حاکمی وڵاتیش وەڵامی دایەوە کاری وڵات بە سەرەنجام ناگا، هاوڵاتیان هەستی ئاسوودەبوون ناکەن مەگەر ئەوەی دیوارێکی عەدالەت بە دەوری شاردا درووست بکرێ، هێندە هەستی ڕەهایی و ئازادی بکەن لە ڕووی ترسەوە باسی کاربەدەستانی حکوومەت نەکەن، ئەگەر ئاوا بێ بزانە چیتر پێویستی بە دروستکردنی هیچ دیوار و حەسارێک نییە بە دەوری شاردا لێ بدرێ. شێخی شیرازی ئەڵێ، پاشایەک نەخشەی ستەم بکێشێ، پایەی دیواری موڵکی خۆی دەڕووخێنێ.